لەگەڵ تەوحید و خواپەرستی خۆی باس کردووە خراپەکردن لەگەڵ دایکدا لەگەڵ شەریک بۆ خوا بڕیارداندا باسی کردووە پەروەردگارمان فەرموویەتی وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا پەروەردگارتان ئەمری کردو فەرمانی کردووە کە تەنها ئەو بپەرستن شەریک و هاوڵی بۆ دانەنێن و هەروەها لەگەڵ دایک و باوکتان چاک بن هەروەکو چۆن پێغەمبەری خوا علیە سڵات وسلام سێ جار فەضل و ڕێزی دایکی داوە بەسەر باوکدا کە چاکار بیت لەگەڵیاندا ئەمانە بێگومان هەمووی گەورەیەتی و فەضلە بۆ ئافرەتان بەڵکو هاوڵانی بەڕێزی پێغەمبەری خوا عەلی سڵات و سلامە فەرمونون هەر کەسێک شکر و سوپاسی دایکی نەکا ئەوە سوپاسی خوای پەرۆتگاریشی نەکردووە گەورەترین و نزیکترین هۆکاری چوونە بەهەشتە و هەروەها ئەوەی تیا دەرئەکەوێت کە ئەو پەڕی ملکەچی لە بەرامبەر دایکدا بنوێنرێت هەر بۆیە لە دینی خوای پەرۆدگار ڕێگە نەدراوە کە کەسێک بەسەر دایکی خۆیدا دەنگ بەرز بکاتەوە فەکەیفە بەوەی کە جنێوی پێ بدا سوکایەتی پێ بکە لی بدایە لە ماڵەکەی دەری بکە ئەمانە هەمووی تاوانی گەورەن و لە دینی خوادا ڕێگە پێ نەدراون بەڵکو بە شێوەیەکی وا ڕەزامەندی خوای پەروەردگار بەستراوە بە ڕەزامەندی دایک و باوکەوە تووڕەبوونی خوای پەروەردگار بەسراوە بە تووڕەبوونی دایک و باوکەوە واتە هەر کاتێک بینیت دایک و باوکت لێت تووڕەن ئەوە بزانە کە خوای پەرۆردگار لێت ڕازی نییە نەک لەسەر شتی ناشەرعیە خو زوڵ مستەمت لێ بکە